لە ئێوارەیەکی گەرمی یەکێک لە ڕۆژە بەراگەکانی مانگی گەلاوێژدا لاوێک لە ژوورە بچکۆلەکەی خۆیدا کە لە کۆڵانی سین بەکرێی گرتبوو هاتە دەرێ هەنگاوی نایە ناو کۆڵانەکە و ئینجا سەبرۆکە سەبرۆکە و بە دوو دڵیەوە بەرەو پردی گا کەوتەڕێ کە لەسەر پلیکانەکانەوە هاتە خوارێ چاک بوو لوتی بە لوتی خاوەن ماڵەکەی دانەتەقی ژوورە بچووکەکەی ڕاز لە ژێر سربانی باڵەخانەیەکی بەرزی پێنج نهۆمیدا بوو زیاتر لە کونێگە چوو تا ژوورێک کە تیایدا بژی ئەم ژوورە بچووکەی بە خواردن و خزمەتەوە بەکرێگرت بوو خاوەن ماڵەکەی لە ژێر پلیکانەکانی ئەودا لە نهۆمێکی تردا ژیە ئەبوو لاوەکە هەموو جارێک بۆ ڕۆشتنە سەر شەقامەکە بە ناچاری بە پاڵ و بەقی خاوەن ماڵەکەدا تێبپەڕێت هەمیشە دەرگای و بەقەکەیش ڕوبڕی پلیکانەکان لەسەر پشت بوو هەر جارێک کە بێدا تێپەڕی هەستی بەترس و ناڕەحەتێکی زۆرە کرد و شەرمداگرت ئەو هەستە سیمایی دەموچایی بەجارێ ئەگۆڕی لاوەکە قەرزێکی زۆری ژنە خاون ماڵەکەی لەسەر بوو بۆیە لە ڕووبڕووبوونەوە ئێترسا ئەمە نەک لەبەرەوەی زۆر ترسنۆک و کەم ڕووبێ بەڵکو تەواو پێچەوانەی ئەوە ڕاست بوو تەنیا ئەوەندە هەبوو کە لە پێش ماوەیەکی کەمەوە تووشی حاڵەتێکی زوو هەڵچوون و جۆرە بێزاریەکی وا هاتبوو کە لە خەمۆکیە چوو هێن خۆیە خواردەوە و لە خەڵکی دوورە پەرێز بوو کە نەک تەنیا لە ڕوبەڕووبوونەوەی خاوەن ماڵەکەدا بەڵکو و لە هەموو دیتنێکی تریش هەرە ترسا نەبوونی و کەم دەرامەتی بە تەواوی هاڕی بووی هەرچەند بەو دواییە تەنانەت ناڕەحەتەکەیش ئیتر ئازاری نادا ئەو هەرگیز فریای پێویستەکانی ژیانی خۆی نەئەکەوت و نەشێویست بکەوێت لە ڕاستیدا ئەو لەوە بێباکتر بوو کە لە هیچ خاوەن خانوێک بترسێ تەنانەت ئەگەر خاوەن خانوەکە خەیاڵی پیلانجێڕانیشی لە دژی هەبێ وەلێ ئەو هەروای پێ باش بوو کە وەک پشی لە هەڵێت و کەس نەی بینێت نەک لە ناوەڕاستی پلیکانەکاندا بوەستێ و گوێ لەو قسە هیچ و پوچانە بگرێ کە ئەسڵەن پەیوەندیان بەوە نییە وەک داواکردنی قەرز و هەڕشە و شکات لێکردن و ئینجا ناچارکردنی لەسەر فێڵ و پۆزشێنانە و درۆکردن بەڵام ئەم جاریان ترسی ڕوبەڕوبوونەوەی لەگەڵ ژنەخاوەن قەرزەکەیدا لەو کاتەوەی کە چووە کۆڵانەکەوە هەر بەرۆکی بەرنەدا بوو بە زەردەخەنەیەکی پڕ لەماناوە بەخۆی وت ئەمەوێت چ کارێک ئەنجام بدەم وا لە بێماناییەکەیە ترسم بەڵێ هەموو شتێک لە نێو دەستی مرۆڤدایە وەێ ناتوانێت کەڵک لە توانای خۆی وەربگرێ چونکە ترسنۆکە ئیدی ئەمە ئاشکرایە بەڕاست مرۆڤ زیاتر لە چیە ترسێ لە هەموو شتێک زیاتر لە هەنگاوی نوێ و وتەی جوان و داهێنانی خۆی ترسێ بەڵام ئەبێت ئەوە بڵێم کە من زۆر ئەڕێسم و زۆر وتنیش مانای بە ئەنجام نەگەیاندنی کارە یان ڕەنگە لەبەرەوەی کە کارێک ناکەم تووشی زۆر بڵێ هاتووم زۆر بڵێ لەم دوا مانگەدا فێربووم کە شەو ڕۆژ لە سوچێکدا کەوتوم و بیر لە هەموو شتێک و لە هیچی ژەکەمەوە باشە ئێستا من بۆ چ شتێکە چم ئایا توانم بیکەم ئایا کارەکە جددیە نا هیچ جددی نییە بیر و ئەندێشەیەکی بێهودەیە دڵی خۆم خۆشەکەم کاتی پێ بەسرە بم بەڵێ ئەشێ هەر بەڕاستی بۆ کات بەسەر بردن بێ گەرمایەکی ترسناک هەناسە تەنگی و هەراوزەنا گەچ و شیشی خانوو و خشت و تۆز و خۆڵ تەواوی شقامەکەیان داگیر کرد بوو بۆگەنێکی تایبەتیشی تێکەڵ ببوو بۆگەنێک بوو ئاشنا بەلوتی هەر پترسبورگیەک کە توانای بەکرێگرتنی ماڵێکی لە زۆزان نەبێ هەموو ئەمانە مێشکی جەنجاڵی لاوەکەیان ئەوەندەی تر هەژاندە بوو بۆگەنی ناخۆشی مەیفرۆشان کە بە تایبەتی لەو شوێنەی شاردا بێژمارن و ئەو سەرخۆشانەی تەنانەت لە ڕۆژە ئاساییەکانی هەفتەشدا هەر لەوێ ئەبینرێن زیاتر دیمەنەکەیان قێزەون و دزێوە کرد لە چرکە ساتێکدا هەستی بێزاریەکی قۆڵ بە دەموچاوی جوانی لاوەکەەوە دەرکەوت ئەبێت ئەو ڕاستیە بزانین کە لاوەکە زۆر دەلال بوو چاوی تۆخ و زۆر جوان و قژی زەرد باڵای لە میانە بەرزتر و قەدی باریک و ڕێک بوو وەلێ زوو کەوتە نێو خەیاڵێکی قوڵەوە با بڵێم کەوتە نێو جۆرێک لە فەرامۆشی و ئیتر بێەوەی ئاگای لە دەوروبەری بێ یان خۆی بێوێ ئاگادار بێ کەوتەوە ڕێ و تەنیا هەندێک جار لە ژێر لێەوە ورتە ورتێکی لەگەڵ خۆی داکرد ئەم قسە لەگەڵ خۆکردنەی ببووە نەریتێک و خۆی پێوەگرت بوو خۆشی دانی پێدانا هەر لەو کاتەشدا ئەوەیە زانین کە بێهێزیەکی زۆر گەمارۆی داوە و بیر و بۆچوونەکانی تێکەڵ و پێکەڵەکەن نزیکەی دوو ڕۆژیش بوو هیچی نەخواردبوو جلەکانی بەری ئەمەندە کۆن و پواو بوون کە کەسێکی تری ئاسایی بەو جۆرە بەرگەشڕەوە لە ڕووی نەهات بە ڕۆژی نیوەڕۆ ڕوو لە کۆڵانان بکە بەڵام جلوبەرگ لەو گەڕەکەدا هەرچۆنێک وایە کەمتر خەڵکی سەرسامە کرد. نزیک بە مەدانی سینایە شوێنێکی دیاری پر لە دەستگا و دوکانە دانیشتوانەکانی کە زیاتر بەکاری پیشەی و کارگەریەوە سەرقاڵن تێگڕا ڕژاونەتە ئەو کوچە و کۆڵانانەی ناوڕاستی پترس بۆرگەوە دیمەنێکی هێن ڕەنگاڵەییان بەو شوێنە داوە کە کەس سەری بە کەسێکی سیر سورنایە بەڵام دڵی لاوەکەوەندە لێوان لێوی نەفرەت و کی نەبوو لەگەڵ هەستی ناسکی لاوێتەکەشیدا ئێستا و لە ناوەڕاستی شەقامەکاندا لە هەر شتێک کەمتر شەرمی بە بەرگە کۆن و شڕەکانی خۆی هات هەڵبەتە گەیشتن بە هەندێک دەست و هاوڕێی کۆن کە ئاسایی بینینیانی پێناخۆش بوو مەسلەیەکی تر بوو لەگەڵ ئەمانشدا سەرخۆشێکی دەنگ کە کەس نێزانی لەو کاتەدا بۆچی و بۆ کوێ بن و بۆ سواری عەرەبانەیەکی گەورە و خاڵیان کردووە کەسپێکی کەتە و بەهێز ڕایە کێشێ لە شقامەکەدا ئەیان سوڕاندەوە نەیزانی بۆ بەدەست ئاماژەی بۆ ئەم کرد و هاواری لێکرد هێی، کڵاو دروێڵمانی! لاوەکە زوو وەستا، شڵەژا و دەستی بۆ کڵاوەکەی برد، کڵاوەکەی بەرز و خڕ، بێ لێوار و لە کەلوپەلەکانی پێشانگای بەناوبانگی زیمەرمان بوو. تەواو کۆن و سوورێکی کاڵە و بووی کونکون و پڕ لە پەڵە و لایەکیشی بە یەکجاری داتەپیبوو. شەرم لاوەکەی دانەگرت، بەڵکو شتێکی لە بابەتی ترس، سەرتاپای لەشی داگیر کرد بە ناخۆشیەوە کەوتە ورتەورد ئەمزانی بیرم لەمەیشە کردەوە ئەمە لە هەمووی گەنترە شتێکی توڕەهاتی وا بێ نرخێکی ناچیز ئەتوانێت هەموو نەخشەکە تێک بدا بەڵێ ئەم کلاوە زۆر لە بەرچاوە پێکەنین هێن و سەرنجڕاکێشە لەگەڵ ئەم جلە کۆنانەدا ئەبێت یان کاسکێتێک یان شەو کڵاوێکم هەبێ نەگەم کڵاوە بەد شێوەیە کەس ئەم جۆرە کڵاوە لەسەر ناکە لە دووری فەرسەخێکەوە سەرنج ڕاکێشن و لەبیر ناچنەوە لە هەموو گرنگترەوەیە کە پاشان لەبیر ناکرێن و ئەکرێنە باڵگەیەکی تەواو لە باری وادا پێویستە شتەکان سەرنج ڕاکێش نەبن ئەم شتە بچووکانە لە هەموو گرنگترن هەر ئەم شتە گچکانن بەردەوام هەموو شتێک تێکەدەن لاوەکە ڕێ دوور نەبوو تەنانەت ئەیزانی تا دەرکی ماڵەکەی چەند هەنگاوە حوسەد و شەش هەنگاوی ڕێک ڕۆژێک کە زۆر کەوتو بۆ بیر و خەیاڵەوە هەنگاوەکانی ژماردەبوو تەنانەت خۆشی لەو کاتەدا هێشتا باوەڕی بەو خەیاڵە نەبوو بەڵکو و دڵی خۆی بە بیۆرێکی فریودەرانەی شوم خۆشە کرد وەلێ ئێستا دوای مانگێک وردە وردە باری سەرنجێکی تری پەیدا کرد لەگەڵ هەموو ئەو قسە تااقەت پڕوکێنەدا کە لەبارەی بێتوانایی و ڕاڕایی خۆیەوە ئەی کرد ئیدی کارە شوومەکەی بە زۆر یان بەخوایشت بەکاری خۆیەزانی هەرچەندە هێشتا تەواو بڕوای بەخۆی نەبوو تەنانەت ئێستاش بۆ پرۆڤەکردنی ئەو شتە ئەچوو کە لە ئەستۆی خۆی گرتبوو هەر هەنگاوێکیش کە هەڵی دێنا زیاتر هەڵچوون و شڵەژانی پێوە دەرەکەوت لاوەکە بەدڵە تەپێ و پەشۆکاویەوە گەشتە ساختمانێکی زۆر گەورە یەکێک لە دیوارەکانی بەسەر ڕووبارێکدا ئەیڕوانی و ئەویتریان بەسەر شقامەکەدا ساختمانەکە لە چەند ئاپارتمانێکی بچووک پێکات بوو دانیشتوانەکانی بریتی بوون لە کارمەندی بچووک و هەمەجۆر لە پیشەوەرانی ڕوسی و ئاڵمانی زۆربەیان بەرگدر و دارتاش چێشکەر و ئەو کچانە بوون کە بە لەش فرۆشی خۆیان ئەژیان هاتوو چۆکەران لە دوو دەرکی هاتنە ژوورەوە دەروژووری حوشەی ساختمانەکانە کرد سێ چوار دەرگاوانیشیان هەبوو لاوەکە زۆر بەوە دڵخۆش بوو کە لەگەڵ کەسیاندا ڕووبەڕوونەبوو بێدەنگ و خێرا لە دەرگای هاتنە ژوورەوەدا بەرەو لای ڕاست تێکێشا و بە خێرایی لە نەردەوانەکان سەرکەوت ڕێی نەردەوانەکان تەنگ و تاریک بوو ڕێی هات و چۆی بەردەستەکان بوو وەلێ ئەو هەموو ئەمانەی ئەزانی و فێریان بوو پێشی خۆش بوو چونکە لەو تاریکەدا تەنانەت بینینی کەسێکی چاودڕاویش مەترسی نەبوو کە گەیشتە قاتی چوارم بێ ئیرادە بۆ خۆی بیری کردەوە من کە ئێستا لێرە داواترسم ئەی ئەگەر بەڕاستی کارەکە ئەنجام بدەم چۆن لەوێدا ئەو بار هەڵگرانەی سەربازی خانەنشین بوون و مۆبیلیاتی یەکێک لە پاردمانەکانیان نەیەنایە دەرێ ڕێگاکەیان لێگرت ئەو پێشترەی زانی لەو ماڵەدا ئەڵمانیەک لەگەڵ خێزانەکەیدا ژیا کە کاری ئیداریە کرد بەخۆی وت لەوە چێت ئێستا بگوێزێتەوە کەواتە لە قاتی چوارەم و ئەم ناوەدا بۆ ماوەیەک تەنیا ماڵی پیرێژنەکە بە ئاوەدانی ئەمێنێتەوە زۆر چاکە فرسەتە هەر بە دەم بیرکردنەوە لە زەنگی ماڵی پیرێژنیدا دەنگی زەنگەکە کز بوو هۆگەوەی لە تەنەکە دروستکرابێ نەک لە مست زەنگی ئاپارتمانە بچووکەکانی ئەم جۆرە خانوانە تا ڕادێک هەمویان وان وەگەوەی لاوەکە دەنگی زەنگەکەی فەرامۆش کردبێت و ئێستا هەرە و دەنگە شتێکی کتوپڕی بەیات هێنابێتەوە و لە بەرچاویا بەرجەستەی کردبێت سڵەمیەوە ئەم جاریان بە تەواوی دەماری لە ژەنگ و ژاری دابوو دوای کەمێک درزێکی بچکۆلە کەوتە دەرگاکە خاوەن ماڵ بێ متمانەکردن لە پاڵ دەرگاکەوە تەماشای میوانە ناوەختەکەی کرد لەو تاریکەدا تەنیا چاوە بچووکە درەوشاوەکانی ئەبینرا وەلێ کە لە بەردەم پلیکانەکاندا کۆمەڵێک خەڵکی زۆری بینی غیرەت گرتی و دەرگای بە تەواوی کردەوە لاوەکە بەردەمی دەرگاکەی بڕی و پێی نایە ناو ئەو ژوورە تاریکەوە کە پەردێک جیای کردوتەوە و ئەو دیم و بەقا پیرێژن بێدەنگ وەستا بوو بەنیگایەکی پرسیار ئامێزەوە لێڕوانی ژنێکی لاوازی وشکەڵاتوو تەمەن شە ساڵ چاوی تیژ و شەڕانی لوتی باریک و بچووک و قژی پاکژ و ناڕێک بوو پرچی سپی و چاگڕۆن کرابوو شاڵێکی بە دەوری ملە بەرز و باریکەکەیدا کە لە قاچی مریشکیە کرد ئاڵاند بوو لەگەڵەوەشدا کە دنیا گەرم بوو کەوڵێکی دابووە سەرشانە کە لە کۆنیدا زەرد هەڵگەڕابوو پیرێژن بەردەوام ئەکۆکی و ئەیناڵان پێچ و لاوەکە تەماشایەکی سەیری پیرێژنەکەی کردبێ چونکە لە ناکاوێکدا دیسان چای پڕبووە لە گومان و بێمتمانەی لاوەکە کە ئەوەی بەیات هاتەوە بێت لەگەڵیدا میهرەبان بێ بۆی نوشتایە و بەپە لە پێیوت بەندە ڕاستکۆڵین کۆفم قوتابیم مانگێک لەمەوبەر هاتمە لات پیرێژن کە نیگای پرسیارامێزی لە ڕووی لاوەکە ناکردەوە بە نەقەنق پێیوت لە بیرمە بەڕێز هاتنەکەتم باش لە یادا ڕاستکۆلینکۆف کە کەمێک لە نادڵنیاییەکەی پیرێژن دڵگران و هەراسان بوو لەسەر قسەکانی ڕۆشتوتی بەڵێ ئێستاش هەر بۆ هەمان کار هەستێکی ناخۆشی تێگەڕا و بیری کردەوە ڕەنگە هەمیشەوا بێت و جاری پێشوو من هەستم پێی نەکردبێ پیرێژن بێدەنگ بوو وەک بیر بکاتەوە بوو پاشان خۆی لادا و ئاماژەی بۆ لای دەرگاکە کرد میوانەکەیدا پێشووتی فەرموو بەڕێز کوڕەکە چوە ناو ژوورێکی بچکۆلەوە کە دیوارەکانی بە پەڕەکاغەزی زرد داپۆشرابوون پەردەی سەر پەنجەرەکان ناسک و لە بەردەمیشیاندا گوڵدان دانرا بوو هێشتا ژوورەکە بە تیشکی خۆری دەمکەل تەواو ڕووناک بوو تۆ بڵی لەو کاتەدا خۆر هەر ئاوە بدرەوشێتەوە بەم بیرۆکەیەوە کە کتتو پڕ بەزەینی ڕاستکۆڵینکۆفدا تێپەڕی تەماشایەکی خێرای هەموو شتی ناو ژوورەکەی کرد تا چەند بکرێ زیاتر لەبارەی ژوورەکە بزانێت و لەبیری نەکە وەلێ ژوورەکەشتی تایبەتمەند و سەرنج ڕاکێشی تیانە بوو هەموو مۆبیلیاتی ناوژوورەکە کە زۆر کۆن و لە داری زەر دروستکرا بوون بریتی بوو لە قەنەفەیەکی پشداری گەورە و کۆڕ مێزێکی شێوە هێلکەی کە لە بەردەم قەنەفەکەدا دانرا بوو مێز تەوالێتێکی ئاوێنەدار کە کەوتو بۆ نێوان دووپای ژوورەکەەوە چەند کورسێک لە پاڵ دیواردا و دووسێ تابلۆی هەرزان بەها بریتی بوون لە کچانێکی ئەڵمانی کە باڵندیان لەسەر دەستە و لە چوارچەوەیەکی زرد هەڵگەڕاودا بە دیوارەکەەوە هەڵواسراون هەموو کەلوپەلەکان بریتی بوون لەمانە لە سوچێکدا بەرامبەر پەیکەرە بچکۆلەیەکی پیرۆز مۆمدانێگە سووتا هەموو شتێک زۆر پاگژە هاتە بەرچاو زەوی ژوورەکە و شتومەکەکانی ناوی هێن چەورکرابوون ئەبریقانەوە لاوەکە ئەوەی بەبیرداهات کامە کاری لیزا ڤێتار لە تەواوی ماڵەکەدا تۆز و خۆڵ بەدیناکرا ڕاستکۆلینکۆف کەوتەوە بیرکردنەوە تەنیا لای پیرەکچانی شەڕانی و بەدکار ئەم جۆرە پاک و خاوێنی ئەبینرێت ڕاستکۆلینکۆف دزە چاوی خستە سەر ئەو پەردا قوماشەی بەرامبەر بە دەرگای ژوورێکی بچووکی دی دادرابووە ئەو ژوورە قەرەوێڵەی نووسن و دۆڵابی پیرێژنەکەی تیابوو کە ئەم تا ئەو کاتە هەرگیز نەیدیبوو هەموو ئاپارتمانەکە بریتی بوو لەم دوو ژوورە کە پیرێژن چوە ژوورێ وەک پێشوو بەرامبەر بەلاوەکە وەستا تا چاک لی بڕوانێ دڵکارانە لی پرسی چی دەوێ ڕاستکۆلینکۆڤ وتی بارمتەیەکم هێناوە ئەمەیە ئەمەی وت و سعاتێکی تەخت زیوینی لە گیرفانی دەرهێنا کە وێنەیەکی گۆی زەوی بە پشتەکەیەوە بوو زنجیری سعاتەکە پۆڵا بوو پیرێژنەکەوتی ماوەی بارمتەکەی پێشویشت تەواو بووە سێ ڕۆژ بەسەر مانگەکەدا تێپەڕیوە ڕاسکۆلینکۆف وتی قازانجی مانگێکی ترت دەدەمێ سەبرم لێ بگرە پیرێژن وتی ئەویان پەیوەندی بە منەوە هەیە بەڕێز ئەتوانم بیهێڵمەوە یان بیفرۆشم ڕاستکۆلنکۆڤ وتی ئەلێنا ئیڤانۆڤنا بۆم سعاتە زۆرمە دەیتێ پیرێژنوتی جەناب تۆ هەمیشە لەو شتە ناچیزانم بۆ دێنی کە چ نرخێکی نییە جاری پێشوو دوو ڕۆبڵم لە بارمتەی ئەنگوستی لاگچکەکەتدا دایتێ لە کاتێکدا هەموو کەسێک دەتوانێ لای زەڕەنگەر ئەنگوستیلێکی تازەی لەو جۆرە بەڕۆبڵ و نیوێک بکرێ ڕاستکۆڵین کۆڤوتی باشە چوار ڕۆبڵم بدەرێ ئەویان لە بارمتەی دەردێن سعاتەکە لە باوکمەوە بۆم بەجێماوە بەم زوانە پارەم پێگە. لەم هاتنشیدا مەبەستێکی تری هەیە بەڕقەوتی بم دەرێ پیرێژن دەستی بە گیرفانیدا کرد و کلیلەکەی دەرێنا لە پشت پەردەکەەوە چووە ژوورەکەی دی لاوەکە کە لە ناوەڕاستی ژوورەکەدا بە تەنیا مابەوە بۆ سوسەکردن گوێ قوڵاغ بوو بیری کردەوە گوێی لە دەنگی کردنەوەی دۆڵابەکە بوو بەخۆی وت بێگومان چەکمەجەی سەرەوەیە دیارە کلیلەکەش ئەخاتە گیرفانی لای ڕاستەوە هەموو کلیلەکان باڵقەیەکی پۆڵاون کلیلێکیان لە هەمویان گەورەترە سێ قات لەوان گەورەترە و ددانەدارە هەڵبەتە ئەویان کلیلی دۆڵابەکە نییە کەواتە چەکمەجەیەکی دی یان سنۆقێکی بچکۆلەی تر هەیە ئامە گرنگە کە هەموو داخراوەکان لەو کلیلیان هەیە بەڵام بەڕاستی هەموو ئەم کارانە قێزەونن لاوەکەوتی چۆن یعنی تەنیا ڕۆبلێک و پازە کۆبیک پیرێژنوتی بەڵێ وایە لاوەکە بێ چەند و چوون پارەکەی وەرگرت لە پیرێژنەکە ڕاما و پەلەی ڕۆشتنی نەکرد وەک بێوێ شتێکی تر بڵێ یان کارێک بکە وەلێ لەوە ئەچوو خۆشی نەزانێ چی بکە لاوەکەوتی ئەلێنا ئیڤانۆڤنا ڕەنگە ڕۆژانی داهاتوو شتێکی باشتر بهێنم تەپڵەکێکی جگەرەی زیوین هەرکە لە هاوڕێکەمم سندەوە بۆتی دێنم پاشان بە جارزی بێدەنگ بوو پیرێژنتی چاکە ئازیجیان کە هێنات قسەی لەکەین ڕاستکۆلینکۆف چوە ڕاڕەوەکە ئەوەندەی پێکرا بێ دەربەستانەوتی خوارد لەگەڵ تا هەمیشە لێرەدا بە تەنیایت ئەی خوشکەکەت پیرێژنتی چ کارێکت پێ هەیە بەڕێز